کە شتت دەخوێننەوە کە دەنگ و باسێک دەبیستن هەڵی دەسەنگێن و شوێن باشترینەکەی دەکەون واتە لە ئیسلامی ئێمەدا مانعێک نییە کە تۆ باسێکی کابرایەکی ئەوروپی و غەربی بخوێنیەوە کابرایەکی کۆمۆنیست و ڕوسی بخوێنیەوە و بۆ دەرس و ژیان و عیبرەتی خۆت دەرسی لێوەرگری هەرچەند سیرەی پێغەمبەر صلی الله علیه وسلم وا لێدەکا پێویستیت بە هیچ نەبێ بەڵام ئەو بارودۆخەی ئەمڕۆ ئێمە لە کوردستانا تیا دەژین ئەو بارودۆخەی کەوا لە مێشکی هەر یەکێک لە ئێوە لە دانیشتوانی جومعە و دەرەوەی مزگەوتدایە ناچارمان دەکا ناچارمان دەکا لەگەڵ ئەو واقعەدا بدوێین قسەی لەسەر بکەین کە واقعی خۆپیشاندان و ناڕەزایی خەڵک و ئەو گرژی و ئاڵۆزەیە کە بە هەر بارێک بێ هاتۆتە پێشەوە وەکو مینبەری مزگەوتیش قسەی خۆمان هەیە کە دەمیز وتاری ئەم جمعەیەش ئامادەکەم بابەتێک سەرنجی ڕاکێشام کە لە ناو ڕۆژنامەیەکە خوێنمەوە هەستم کرد لەگەڵ واقعی ئێمەی مسلمان و کوردەواری و ئەمڕۆ دەگونجێ پوختەی بابەتەکە ئەوەیە لە ڕۆژی لە ڕۆژێکی سەرمای مانگی کانونی دووەمی ساڵی 1955 دا مانگی کانونی دووەم مانگی دوانزەی مانگی کانونی یەکەم کە مانگی یەکی ساڵی 1955 لە کوێ لە ئەمریکا ئافرەتێک سەر لە ئێوارەیەکە لە مەوقفی پاسێکا ڕاوەستاوە ئافرەتێکی تەمەن چلو دوو ساڵە ڕەشپێستە وەکو قیری ڕەش ناوی ڕۆزا بارکسە ناوی ڕۆزایە ئەم ئافرەتە مەوقعی پاسێکە وەستاوە سەر دەکەوێ و شوێن هەیە لە پاسەکەدا پاسەکە لە مەوقیفی دووەما دەوەستێ بۆ نەفەرەکانی تر کۆمەڵە خەڵکی تر سەر دەکەون کە ئەوانە سپی پێستن ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و پێنج لە ئەمریکا هەتا ئەو ساتەوەختە دەستوور وابوو هەر کەسێک کە سواری پاس بوویایە بچوایە بۆ مەتعەم بچوایە بۆ سەرەی نان هەتا سپی پێست بوەستایە ڕەش پێست بۆی نەبوو دانیشێ ئەم ئافرەتەش خەیات بوو بەرگ درو بوو پشتی ئازاری هەبوو زۆر ناڕەحەت بوو لە دڵی خوای وتی خوایە کەسێکی سپی پێست ناو ئەم کورسیان بەرکەوێت تا دەگەمە ماڵەوە بەڵام سەیریان کرد کورسیەکان پڕ بوون کابرایە سەرکەوت سپی پێست بوو شوێنی نەمابوو بەرەو ڕووی ئەم ئافرەتە ڕەشپێستەوی ڕۆیشت و چاوەڕێ بوو هەر خۆی لەبەری هەستێت و هەستێ قانون وابوو هەتا سپی پێست بوەستێ نابێت ڕەشپێست دانیشێ ئافرەتەکە حیدەتێک گرتی شیدەتێک گرتی هەستی بە مەزلومی و ستەمی لێکراوی خۆی کرد خۆیان منیش ئینسانم خۆ من دڕندە نیم بۆ لەبەر ئەوە هەستم حەتا دەستوور وابوو پیرێژنەیەکی تەمەن نەوەد ساڵی پشت چەماوەی نەخۆش ئەگەر ڕەشپێست بێ نابێ لەسەر کورسی دانیشێ ئەگە کوڕێکی چواردە ساڵی سپی پێست بە پێوە بوەستێ با تەمەنیشی وابێ با نەخۆشیش بێ هەر ئەو گەورەترە ئەوە لەو ئەمریکایە کە ئێستا خەڵک پێی دەنازێ سپی پێستەکە هەموو چاوەڕێ بوون هەستێ پیرێژنا ئافرەتە تەمەن چل و دوو ساڵەکە ناوی ڕۆزا بوو هەڵناستا بە پەنجە ئاماژەی بۆ کرد وتی هەستە وەی زانی خەیاڵ بردوێتیەوە وتی هەڵناستم وتی ئەڵام هەستە لە شوێنی خۆت وتی نەخێر هەڵناستم ئەو نەخێرە بە کورسیەکەەوە قایمی کرد یەکەم نەخێر بوو کە لە مێژوودا بەرهەمی بوو بێ وتی نەخێر بە هەموو سپی پێستەکان پەلاماریان دا کابرای سایەق پێست سوکانەکەی سوڕاندەوە کابرای سایەقی پاس بەرەو نزیکترین بنکەی پۆلیس ڕۆیشت و ئافرەتەکە گیرا بە تۆمەتی ئەوەی دەستدرێژی کردوتە سەر قانونی وڵات لەبەر سپی پێستێک هەڵنەستا و کورسەکەی بۆ چۆڵ نەکردووە بە پانزە دۆلار غەرامەیان کرد بە پانزە دۆلاری ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و پێنج ئەمیش خەیاتە ڕۆژی وابوو دە سەنتی دەست نەدەکەوت ئافرەتەکە لە سجنا مایەوە هەتا کە سوکاری پارەکەیان بۆ کۆ کردەوە و پانزە دۆلارەکەیاندا ئەمە ناڕەزایی دروست کرد لە هەموو وڵاتە دەنگی دایەوە یەکەم پڕیشکی ڕاپەڕین لە ئەمریکا دەستی پێکرد هەرچی ڕەشپێز بوو بڕیاریدا نەچێتە هیچ دایرەیەکی حکوومەت هەرچی ڕەشپێز بوو بڕیاریدا سواری پاس نەبێ ئەگەر چەند کیلۆمەتریش بڕۆ هەر بە پێ بڕوە سێ سەد و هەشتا و یەک ڕۆژ خۆپیشاندان لە ئەمریکا بەردەوام بوو هەرچی ڕەشپێستی ئەو وڵاتەیە چەند ملیۆن هەستان لە سەرجادەکان لە دایرەکانی زڕابیان کرد کەس نەچوو بۆ سەرکار کەس نەدەچوو بۆ شتکڕینی بازاڕ سێ سەد و هەشتا و یەک ڕۆژ درێژەی کێشا حکومەتی ئەمریکی ئەو سەردەمە ناچار بوو قانونی ڕەش و سپی هەڵوەشێنێتەوە وتی ئەم جارە بڕۆنەوە لە ماڵی خۆتانا دانیشن و ئەم ئیزڕاباتە و خۆپیشاندانە کۆتایی پێبێ ئەو لەغو کرایەوە یاساکە دەستکاری کرا و دەستور داڕێژرایەوە خەڵچینە فەرقی خەڵکی سپی پێست و ڕەش پێست نییە بەڵام ئەم ئافرەتە هەر لە ژیان داما بیست و حەوت ی دەی دوو هەزار و یەک ئەم ڕووداوە جارێشکە سەری هەڵدایەوە دوای چل و شەش ساڵ ستیف هامپ کە سەرۆکی مۆزەخانەی هێنری فۆردی ئەمریکایە بڕیاری دا وتی ئەو پاسە شڕەی کە ئێستا بەس قەوغاکەی ماوە ئەو ڕووداوەی تێدا ڕووداوە من دەیکڕم هێنایانە موزایدەوە بە چوار سەد و نەوەت و دوو هەزار دۆلار کڕی ئەڵێ ئەگەر خوا دای مەپرسە چۆنە کابرای سایق پاس لە شوێنەکە لە کەلاوەیەکە فڕێدا بوو هەر هەیکەلەکەی مابوو بە 492 هزار دۆلار کڕدرا نووسیان ئەوەی ئەو پاسەی کە یەکەم پرسکی شۆڕشی ئازادی خوازی تێدا ڕوودا لە مەتحەفەکانی ئەمریکادا نە خەڵک سەیریکە لە 1994 القوة الهادئەی نووسی بە زمانەکان کە تەرجومە کرا وتیان چۆن بوو ئەوە تەکانەت دا بە خۆت وتی زۆر بێزار بووم بیرم کردەوە بە سەدان ساڵە ئێمەی ڕۆژ پێست دەچەوسێینەوە بەس نییە بیرم کردەوە خوایەک هەیە پا خوایەک هەیە پشت و پەناوی لێ قەوماوانە وتم خوایە دامەزراوم کەی و ئەو نەخێرم لەدەم بێتە دەرەوە بتوانم بڵێم نەخێر هیچکە بۆ ڕۆژ پێست بۆ سپی پێستی چەوسێنەر نەخێر بۆ زوڵم لێکراوی ڕەش پێستی زوڵم لێکراو وتی پشت بەخوا ئەو کتێبەی نووسی بڵاو بۆ بە چەند ملیۆنی لێفرۆشە لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ دا مەدالیای زێڕینی کۆنگرێسی ئەمریکای درایە ئەو ئافرەتە لە بیست و چوار ی یانزەی دوو هەزار و پێنج جا کۆچی دوایی کرد و مرد کە مرد کۆشکە مەیتەکەیان بردە کۆشکی کۆنگرێسی ئەمریکاوە کە لە ساڵی 1952 تەنها سی کەس لە سیاسەتمەداران و گەورە پیاوانی ئەمریکا براونە ئەو شوێنە مەیتەکانیان تا بەخاک دەستپێرێ و قەبری بۆ هەڵدەقاندرێ بەخاک دەستپێردرێ سی کەس براون لە هەزار و هەشت سەد و پەنجا و دووەوە یەکەم کەسێک کە ئافرەت بوو ئەو ئافرەتە چووە ناویەوە ئاڵای ئەمریکایان بۆ ماوەی دوو دەقە لە هەموو ئەمریکا داگر لەبەر حرمەتی لاشەی ئەو ئافرەتە ئەمە بەسەرهاتێکە نەوەت و دوو ساڵ ڕۆزا زیرا بەڵام بەقەدەر هەموو تەمەنی ئەمریکا عمری پڕبەرەکەت بوو ئەمە چیرۆکێکە من خوێندمەوە دەرس و عیبرەتم لێ وەرگرت و بۆ جەنابیشتانی باس دەکەم کە ئافرەتێکی موسڵمانە هیچ پەیوەندی بە دین و وڵاتی ئێمەوە نییە بەڵام دەڵێی بۆ ئەمڕۆ کراوە خاڵ یەکەم کە تێبینیم لەسەری هەیە ئێمەی موسڵمان بەداخەوە قەد قەدری ئەم ئیسلامەتیمان تا ئێستا نەزانیوە لە ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و پێنج لەو ئەمریکا زەبەلاحەی کە ئێستا هەیمەنەی بەسەر هەموو دنیادا هەیە ڕەشپێست و سپێ پێست ئاوا وەکو ئەو چیرۆکە فەرقی دەکرا بەو ئافرەت و خۆپیشاندانە مافەکانی خۆیان سەندەوە بە خەباتی سێ سەد و هەشتا و یەک ڕۆژ خۆپیشاندانی بەردەوام ئەمجا سپی پێست و ڕەش پێست بۆیان هەبوو لە مەطعەما وەکو یەک بەرامبەر یەک نان بخۆن ئەینا لە مەطعەما دەنووسرا ئەم مەطعەمە سەگ و ڕەش پێست بۆی نێ بێ نانی لێ بخوا یعنی لەگەڵ سەگا تەماشا دەکران بەڵام لە ئیسلامی ئێمەدا بە یەک ئاەتی قورآن ئین ئەکرمەکم عند الله ئەتقاکم بە یەک فەرمودەی پێ سەلەم الناس سواسیەت کە ئەسنانی المشتی خۆشەویست فەرمووی خەڵکی ئەم سەرزەویە وەکو دەنگی شانەها شانەی دار هەبوو جاران یەک ملیمێک زیاد و کەمیان نەدەنکەکانی وەکو دەنگی ئەو شانە خەڵک یەکسانم بەرامبەر بەخوا لا فضل لأبیض علی اسود هیچ فەزلێک نییە بەسەر ئینسانێکی سپی بەسەر ئینسانێکی ڕەشپێستەوە نە خۆپیشاندان کرا نە هیچ کرا ئەها بیلالی ڕەشپێز وەکو قیر لە حەبەشەوە هاتبوو بە بەرەکەتی ئاڵای لا ئیلاهە ئیلا الله محمد رسول الله بەس ئەو وشەی وت بەو قاچە ڕەشانەی چوە سەربانی کەعبە کە هیچ ئەشرافێک بۆی نەبوو بچێتە ئەوێ ها کوردەواری خۆمان کە فاتیحەیان دادەدا لە بیرتانە دەیانگوت ئیلا ڕوح النبی الهاشمی القڕیشی و بیلال الحەبەشی سبحان الله من ئەمشەو بیرم لەوە کردەوە بۆ لەناو ئەبوو بەکر و عومەر بۆ باسی بیلال دەکرێ نەبی پێغەمبەرە هاشمیە قڕیشیە گەورەترینی هەموو عەرەبە گەورەترینی هەموو پێغەمبەرانە لەگەڵ بیلالی ڕەشپێستا باسی دەکرێ یەکسەر یان وە بیلالی حەبەش یا پیرەکانمان کە فاتحاندا دەداوایان دەگوت بۆ ئەوەی بیسەلمێنن ئەوە ئیسلامە توانی ڕەش پێستێکی وەکو بیلال بکا بە وەزیری ئیعلامی دەوڵەتەکەی مەدینە و لەگەڵ پێغەمبەری خوادا هاوناوی کا ها ئیسلام ئیسلام چەند مافەکانی جێڕاوەتەوە ئەوە ئیسلامە کە ئاوا دەکا کەچی بەداخەوە خەڵکێک ئێستا کە باسی ئیسلامت کرد دەڵێ ئیسلام کۆنەپەرستیە کە باسی ئەمریکا کردەوە زۆر دیموکرات خوازە ئەوە ئەمریکا دوای هەزار و چوارسەد ساڵ ئەمجا ئەوەی کە ئیسلام بە یەک وشە کردی بە یەک ئاەت و قورآن و فەرموودە کردی ئەمجا ئەمریکا بە سێ سەد و هەشتا و یەک ڕۆژ خۆ پیشاندان و مانگرتن کردی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بناغەی یەکسانی چەسپاند کاتێک کەوا کابرایەک لە دەشتەوە هاتبوو ئەوەندەی ناوی سەرکردە و مەسئول بە تسامناک بیستبوو کە وتیان ئەوە پێغەمبەری خوایە و سەرۆکی دەوڵەتی مەدینەیە ها دەوڵەتی مەدینە ناوی نەنا دەوڵەتی ڕەسوول دەوڵەتەکەی پێغەمبەر دەوڵەتی مەدینە یعنی هەر کەسێ ئاشتیخواز و مەدەنی و شارستانی بێ ئەم دەوڵەتە هی ئەوە ئەگەر جوولەکە و گاوریش بێ وەڵڵاهی من ئەگەر ئەمڕۆ سەرکردم ئەوەندە هەژار بووین دایکم پارەی نەبوو گۆشتی تەڕ و تازە بکڕێ گۆشتە وشکەمان دەخوارد خۆی لەبەر چاوی ئەو کابرای ئاوا بچوو کردەوە کاکە بۆ دەلەرزی بۆ لێم دەترسی منیش وەک تۆم من کوڕی هەژارم من کوڕی ئافرەتێکی هەژارم نان ئامادە دەکرا لەگەڵ کۆمەڵە لە هاوڕێیانیدا لە دەشتا بوون پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمووی ئەوە چیتان کە وتیان قومان ئیشەکانمان دابەش کردو ئەو حەیوانەکە سەردەبڕێ ئەو ئاگرەکە دەکاتەوە ئەو مەنجەڵەکە دەشوا پێغەمبەری خوا فەرمووی منیش دەچم دار و چیلکە کۆ دەکەمەوە دار و چیلکە کۆ دەکەمەوە یعنی هەموو سەرکردە هەریان هەر ئیش ناکا یان ئیشی ئاوا بچووک ناکا فەرمووی بەخوا منیش دەبێ ئیشتان لەگەڵا بکەم منیش یەکێکم لە ئێوە بە فعلی یەکسانی چەسپاند یەکەم سەرکردە بوو لە مێژووی مرۆڤایەتیدا خێزانەکانی لە هەموو کەس خۆشتر دەویستن کۆی کردنەوە کە وتیان دەبێت ئێمەش ژیانێکمان هەبێ پارەی حکومەت یەکجار زۆرە بەکاری بێنە خانۆکە ئاوا سەرمان لە نیرگەکان دەدا هەڵی گێڕەوە فەرمووی دوو ڕێگاتان لەبەرە قورئان تۆماری کردووە فەرمووی یان تەڵاقتان دەدەم و بڕۆم بۆ خۆتان شوو بە کێ دەکەن ژیانێکی بەختەوەرانە بە دەوڵەمەندێک هەڵبژێرن یانی یەک دیرهەمی ئەو حکومەتە نایەتە ماڵی پێغەمبەری خواوە کێ هەیە ژنەکەی تەڵاقدا لەسەر یەک دیرهەم نەهێڵێ لە ماڵی میللەت بێتە ماڵەکەیەوە صلی الله علیه وسلم کێ هەیە خۆشەویسترین کەسی مناڵێکی ساوای تەمەن چوار ساڵ سێ ساڵ بۆ چوار ساڵ ناوی حەسەنە ڕیحانە بوون خۆشەکەی پێغەمبەرە فەسەلەم دەنکە خورمایەک لە دەمیایەتی هی ماڵی حکومەتە هی خەزێنەیە ئاوا دەستی بۆ بردوە و کابرای خزێنەوانیش کوێتی کوڕە دە مناڵێکی وا دەنکە خورمایەک چیە خۆ بەخوا کەس پێی ناخۆش نەبوو لەو وڵاتەیە پێغەمبەر فەرمووی دەستی کرد بە قڕژێ حەتا خورماکەی دەرێنایەوە فەرمووی کخ کخ بیتفەوە ئایا نازانی ئینا لا ناکل الصدقه ئێمە نابێت زەکات و ماڵی حکومەت بخۆین چونکە معاشی خۆمان هەیە لە دەمی مناڵەکە دەری هێنایەوە ئەگەر دەنکە خورماکی بێ و کەشیش پێی ناخۆش نەبێ ڕووناکی پێغەمبەرێتیت شۆڕشی ئازادی گیان بوو، ڕزگاری چەوساوەکان بوو، مەرگی دیکتاتۆرەکان بوو، ڕاماڵەری ئێش و ژان بوو، ئاشتی و پێکەوە ژیان بوو. ئەی خۆشەویستەکەی دڵان، هەوێنی شیری ژیانی، سەرقەڵەمڕەوی مەردانی، ئەی بە ڕەحمەت نێردراوەکەم بۆ ئازادی ئوممەتەکەت نیگەرانی، بە ڕادەیەک میهرەبانی، پیرێژنێک بۆ پرسیارێک دەیوەستانی، دەنگی گریانی ساوایەک لە نوێژێکی جەماعەتا دەی هەژاندی تۆ قوتابی ئەم قورئانە و جوبرەئیل هاوژوانت بوو تۆ نەمامی ئەم ژیانە و خوا خۆی پاخەوانت بوو فریشتە پاسەوانت بوو دەیان ژەمت ئاو و خورما خوانت بوو ئەڵڵاه دەیان ژەمت ئاو و خورما خوانت بوو ڕایەخێکی سادە و ساکار لە جێی کۆشک و هەیوانت بوو ئەوەندە لەسەر حەسیری ڕق ڕاکشاو و شوێنی حەسیرەکە لە کاتی شتنا بە کەلەکەیەوە دیار بوو کاتێک کە پێغەمبەر وەفاتی کرد ئەو شەوەی وەفاتی کرد ڕۆن نەبوو لە چرا زەیتەکەی کەن و پێغەمبەری خوا بە تاریکی شەوی کردەوە بە قەرزاری دنیای بەجێهێشت سێیەم، ئەی سەرکردەکان، وەرن سەیری وڵاتان بکەن، کاکە ئەگە ئێوە سەیری ئیسلام ناکەن، نایەن بۆ مزگەوت، زۆر معجیب نین بە دیموکراتیەت و ئەمریکی و ئەمانە، وەرن سەیری وڵاتان کەن، هەر لە وڵاتاندا چۆن ڕێز لەو کەسە دەگیرێ کە ڕەخنە لە حکومەت دەگرێ ها دوایی چۆن حکومە ڕێزی لەو ئافرەتە گرت ئاڵای وڵاتەکەی بۆ داگرت کە بەس بۆ ڕئیس جمهوردا دەگیرێ لە کاتی مردنا بردی ڕیزی گەورە پیاوانی مێژووە ئافرەتێکی ڕەشپێست کاتێک کەوا پاسەکە فرۆشا بە چەند ملیۆن بە چەند هەزار دۆلار ئەها خەڵک چۆن ڕێز مەدالیای زێڕینیان بە ملا کرد نەک بە گوللە بە سنگێوەنێن چوارەم ئەی میلەت تۆش فێر بە بە میلەتیش دەڵێم گەلێک ئاوا داوای مافی خۆی کرد سێ سەد و هەشتا و یەک ڕۆژ لەسەر جادە وەستا و مانی گرت ئیشی نەکرد نەچوە دایرە بەڵام یەک شوشە لەو ئەمریکایانەش کە یەک تەقەیەک لە فیشەک لە گوللەیەک نەهاتە دەرەوە بەداخەوە لە کوردستانی ئێمەدا بە چەند ڕۆژێکی کەم بە چەند ڕۆژێکی کەم حەوت کوژرا و دووسەد بریندارماندا حەو کوژراوی چۆن حەو کوژراویەکیان مناڵێکی تەمەن دوانزە ساڵ دوانزە ساڵی بێ ئاگا لە دنیا مناڵێکی تەمەن چواردە ساڵ مناڵێکی تەمەن پانزە ساڵ پیرەمێردێکی تەمەن شەست و پێنج ساڵ بە سەزمانە لە تاوی جگەری ڕایکرد بەرەو بارەگا و کوشتیان مناڵێکی پێنج مانگانە کابرا تازە ژنی هەنا و ساڵ و شتێک بوو یەک قوتوی شیری دەویست چوو بۆ بازار بیکڕێ بە بێخۆ پیشاندان مناڵێکی پێنج مانگانە سەری بێنازێ بێ باوەشی دایکەکەی وێنێ بە سەزمانە بوونە قوربانی ئەوانەمان داش بە هەر بریا خەڵکی هینیش بکوژرایە هەر ئەو قوربانیە بێ تاوانانە پۆلیسێکی گەنج ئەویست ببێتە ئەفسەرێک لەم وڵاتەدا خزمەت بەو میلەتە بکا بە سەزمانە بە هەزار دوعای دایک و باوە بڕێکرا بوو جەنازەکان بردەوە بە ماڵی باوک و دایکی دوو سەد تاکە بریندار هەیە نیوەی شەل و شێت دەبێ بە سەزمانە نازان چی لێ بکەن دوایی دەڵێم کاتی ئەوە هاتووە داوای میللەت وڵام بدرێتەوە هەرچەندە باوەڕ ناکەم بۆ فەقی هیچ لەم زروفەدا هەبێ ئەزانن بۆ لەبەر ئەوەی ڕۆژنامەی ئاسۆ ژمارە 1419 لە دووی سێی 2011 دەرچووە یعنی پێرێ ئەڵێ لە کوردستاندا ئەوە حکومەت خۆی ئەو ڕۆژنامە دەردەکا ئەڵێ لە کوردستاندا پەنجا و سێ هەزار ماڵ هەیە هەرچی معاش بێنیەتی هەرچی دەرەتان بێنیەتی محتاجە بە سی هەزاری حکومەت مەمنونە سی هەزار پارەی دوو مریشک لە یەک سی ڕۆژە پارەی دوو مریشکی بدەی دەستت ماچ دەکا پەنجا و دوو هەزار ماڵ پەنجا و سێ هەزار ماڵ منیش پێیان دەڵێم پەنجا هەزار ماڵیشت پێ دەڵێم نەخۆشی لە بنی هێناوە یان لەبەرەوەی لە بنەماڵەدا محتەرەم بووە واللهی لە ڕووی نایە ناوی خۆی بنووسێ بۆ سی هەزار بنەماڵە بۆ کابرا ئێستا داماوە دۆش داماوە قەرزاری نەخۆشی لە بنی هێناوە پەنجە هەزاری واش هەیە ئێمە دەڵێن دەوڵەتی سعودیە بڕۆخێ شا عەبدوڵڵا لە حەفتا ملیۆنە حەفتا هەزار ماڵی فەقیر هەیە خەڵک دەڵێ دیکتاتۆرە معقولە لە پێنج ملیۆن خەڵکە سەد هەزار ماڵی بێ ئەنوا هەبێ کە ئەنواترین خەڵکە ئەوە خۆ قسەی من نییە ئەوە خۆیان وا دەڵێن هەموو دەستکەوتی ئەم چاکسازی ئەوەیە دەڵن سی هەزارەکەمان بۆ کردن بە حەفتا و پێنج هەزار وەک دەستکەوتێکی زۆر گەورە باز دەکرێت واللهی حەفتا و پێنج هەزار زەهری ئەم ڕۆژ عادی و یەکسپایەرە بیدەی بە زەهر بیدەی بە دەست سەرخێزان هەمووانیان ناکوژێ ئەخوانە ئایا عەدالەتە عەدالەتە کابرایەکی ئەندام پەرلەمان لە عێراقا ئەگەر هەر پاکترین خەڵک بڵێ ئەمە کە ئەمە بە حیاتی دزیان نەکردووە وا دەزانن وەکو شیری بەری دایکی خۆیان پێیان حەڵاڵە یەک ئەندام پەرلەمان کە لەم کوردستانەوە لەو عێراق دەوام دەکات لەو بەغایە مانجی دوو ڕۆژ سی و دوو ملیۆن دۆلار دینار وەردەگرێت سی و دوو ملیۆن بایی چەند ماڵە فەقیری حەفتا و پێنج هەزاریە بایی چوارسەد و بیست و شەش ماڵ بە چوار سەد و بیست و شەش ماڵی فەقیر بە قەدەر یەک ئەندام پەرلەمان وەرناگرێت بەس مووچەکەی خۆی ئەویش ئەگە بە حەڵاڵی وەریگری یعنی هیچ نەدزێ ژنەکەشی معاشی هەیە کوڕەکەشی هەیەتی کچەکەشی هەیەتی سارەشی هەیە خانوشی هەیە هەموو شتێکی هەیە پانزە حیماشی هەیە هیچیان دەوام ناکەن معقولە بە قەدەر 426 ماڵە فەقیر موچەی یەک ئەندام پەرلەمان بێ لە کوردستانە ئەوەی کە هەر موچەی نیە وەزیر و پەرلەمانتار مانجی 7 ملیۆن و نیویان هەیە هەر کەس لێت دەڵێ وانیە من ئامادەم بەرەو ڕووی بم بای سەد ماڵە فەقیر بە سەد ماڵە فەقیر بەقەدەر بەس موچەکەی خۆی بێجگە لە ژن و منداڵەکانی لە کاتی گرانەکەدا بە وەسڵ هەیە ئەو کاتێ لەم مجەمەعانەدا لەم پیرەمەگرونەدا خەڵک هەبوو تۆوی گەسکی لێ دەکرد پاقلەی لێ دەکرد و دەستیشی نەدەکەوت لە برسانە خەڵک بورایەوە مناڵ هەبوو خوشک و برا لە عربەت باوەشیان بەیەکا کرد چونکە بەیانی ئێوارەژنانیان نەخوا بوو ڕەق بوونەوە لەو وەختەیە ئەندامێکی مەکتەبی سیاسی ئەو حیزبانە کە ئێستا ماوە بایی پانزە هەزار دیناری سویسری بەس لە یەک مانگە عەرەق خواردبەوە پانزە هەزار دینار خانوو فرۆشا لێرە بە سێ هەزار کابرا بۆ یەک پەر دەگەنم بایی پانزە هەزار دیناری ئەو میلەتەی بەس دابوو بە عەرەق بۆ خۆی میوانەکانی هەرچی مەسئولە لەم وڵاتەدا بۆ یەک نەخۆشی عیادەیەکی ئەو سلێمانی هەولێرە نابینێ هەر بە حاڵ سەری بێشێ ڤیزە خارجە بڕۆ بۆ خارج و بۆ بەریتانیا و بۆ ئەڵمانیا و بۆ هیندستان و بۆ ئەردەن وەرە پێم بڵێن وایە یان نا یەک دیناری خۆشی سەرف ناکە ئیفادی مەکتەبی سیاسی بۆ دەکرێ و سەرکردایەتی بۆ ئیمزا دەکا و لە معاشی حکومەت بیدە چیا ئیمن و تۆ خەڵک هەبوو بۆ سەرچاکردن چۆ بۆ خارج بۆ زیرێک لە ساڵەکە دوو ملیۆن دوو دەفتەر و نێوی دەدرێتێ بەس گەشتی لوبنان و ئانە بۆ منداڵەکانی پێ بکە ئەی بۆ ناچی بۆ مێرگەپان و بۆ دووکان ئەمە ئەمە هەمووی ئەوە ئەوە حەقێکە هیچ کەس ناتوانێت بڵێ وانە بە چێ چا دەکرێ حکومت دەڵێ مڵکی گشتی بگێڕنەوە کاکە مڵکی گشتی وا دوو مەکتەب ساندەوە وا گردەکەت ساندەوە وا قەڵەچوالان و دوکان و سەری ڕەشستاندەوە ئەی وەرە بە پشتێشکە باسکەین هەر بە قانون ئەو پشتی تۆی شکاندەوە ئەی حکومت ئەی ئەو هەموو زەوی کە مەسئول داگیری کردووە بڕە دوکان خەڵکی ئەسلی دوکان فەقیر هەر بزر بوون لەبەر مەسئول ئەو بانویان هەموو داگیر کرد هەمووی کراوە بە خانوو یەک دیناریشان بە یەک مەتر عەرز نەداوە کابرا 600 مەتر عەرزی بۆ خۆی دابڕیوە چوادەوری کردووە بە باخ و نەما تاپۆکەشی بە ناوی خۆی لە قانونا تاپۆ بە ناوی هەر کەسێک و بڵە حەڵاڵیەتی هیچ بۆ لەگەڵی ناکرێت بە ناوی ژنەکەیەوە کردووە بە ناوی براکەیەوە کردووە بە ناوی بووکەکەیەوە کردووە باخ بە مل بە هەزارەها دۆنم کراوە بە باخی مەسئول ئێوارەم چێ دوو عەرەقی تێدا بخواتەوە بە سندانی بێ باخەکە نەمامەکە بۆ فەقیر و هەژار هاتووە دە دایرەی زراعە بدرێ بەو هەژارە لەو لادێ دوو نەمام سێنێ ئەو چۆ بە توێتا بردوێتی و لە باخەکەی خۆی لێ دەدا بۆری هاتووە بە قەترە ئاو تەوزیع دەکا ئەو هاتووە لە دایرەی زراعە کەس نەیوێراوە مەسوولە فەرماندەیی پێشمەرگەیە باری کردو و نەمامەکان لە باخەکەی خۆیدا لێدا و قەترە بە قەترە ئاوی دەدا تاپۆشی لەسەرە هەمووشی تاپۆ کردو لە شارەوانیەکانی زەلامێک ناتوانێ بڵێ وانە هەر بە قانون پشتی تۆی شکاندووە کێ ئەدەی بە دادگا ئەوە بەس دەبێ خوا ئەم وەزعی ئیسلاح کا بەس خوا خوا وەکو کوڕی حسنی مبارەکیان لێ بکات دوێنە شەو جەمالی کوڕی حەفتا ملیار دۆلاری دزی بوو کە دەستی بەسەرا گیرا و لێیان سەندەوە ژەهرە ماری خواردبەوە بۆی بیکوژێ هێستا لەژێر عیلاجایە ئەمانش ئیشەڵڵا وایان لێ دێ ئەوەی ماڵی ئەو میللەتەی خوارد بێ ئەوە دەبێ بەس خوا بیکا بڵێ خوا شێت و شووریان کەی بەخوا نە خۆپیشاندان نە قانونی ئیسلاحی وڵات چی لێ دەکەی تازە هەمووی داگیر کردووە ئەوەندەی پەچنیوە پشت و پشتیشی لێ نابڕە بەگە مەگە خوا تووشی نەخۆشی درێژخایەنی کا دڵی نائارام کا شێت و شووری کا منداڵی ناساڵح کا وای لێبەر لە ڕەگ و ڕیشاڵدا دەرێنێ ئەوە بەخوا دەکرێت کاکە هەستە شەوانە دوورکان نوێژی شەو نوێژ بکە بەخوا لەسەر جادە قاچ شل دەبێ باوەڕ ناکەم هیچ ڕوو بدا ئایا میلەت بە چی بە حەقی خۆی دەگا کابرا بەنزیخانە هەیە کۆمپانیا هەیە هەر یەکە بە ناوی یەکێکەوەیە دەڵێ وەڵڵا خەڵکی نەوەرن ئەگەر یەک کۆمپانیان بە ناو بوو ئێ ڕاست دەکەی لە دە دەفتەرە دەفتەرێک دەدەی بەو بەڵام بە ناوی ئەوە نۆی بۆ جیفانی خۆت دێ میلەت بە چی بە حەقی خۆی دەگا بەوەی بچین چەک دەست دەدەین و ئەمانە بکوژین نەوەڵڵا بەوەی چی بارەگاکان بسووتێنی نەوەڵا بەوەی چی بەرباران و جوێن و قسەی ناشیرین و نامەی موبایل بۆ خەڵکی بنێری نەبەخوا بۆ چونکە ئەوەی تۆ دەچێ سەری یەزانی چی تێدایە ئەو پۆلیس و پێشمەرگە و ئاسایشەی تێدایە کە ئەویش وەک تۆ مەحرومە فەقیرە وەرە بە سەدان پۆلیس و ئاسایش و پێشمەرگەت پێ دەڵێم تا ئێستا عەرزی وەرنەگرتۆ داماوە ئەوەندە لە ئینزارا بوو و ڕز بوو کە هات منداڵەکەی تازە لە گولڕەمێکە بڕاتەوە سەری سپی بوو بێ هەر لە ئینزارا دەمێنێتەوە ئێ فەقیر ئەویش وەک تۆ داماوە ئەچێ سەر چێ ئەوەی حەرەسی بارەگایە هەر کوڕی ئەو فەقیر و هەژارەیە خۆ ئەو لە تۆ داماوترە بەسە زمانە چێ سەر چێ بەر بە چێدا دێ خۆ مەسئولێک چاو پێ ناکەی ئەو لە شوێنێکی وا قایمە یان لە دەرەوەی وڵاتە هەر نایبینی لەبەرەوە ئەوانەش چارەسەر نین چارەسەر نین قورئان دەفەرمێ وتواصوا بالحق وتواصوا بالصبر حەق بڵێ بەڵام ئارامیش لە تەبێ نابێت ژڵەو لەدەست دەی حەق و سەبر حەق ئەبێ سەبری لەگەڵا بێ یعنی ژڵەو لەدەست نەدەی ئێمە وەکەذالیکە جعلناکم ئومەتەن وەسەتا ئومەتێکی وەسەتین وەسەت واتە ناوەڕاستین نابێ ئەوەندە تون هەڵچین هەمووی بسڕینەوە بڵێن هەرچی مەسئولە دزە وەڵای مەسئولی شەیە لە ساڵانی حەفتاکانەوە پێشمەرگەیە خەڵکەیە لە شۆڕشی ئەیلولەوە پێشمەرگەیە وەڵی ئێستا دەبینی بەزەی پێدا دێتەوە پیاوێکی متەوازع پیاوێکی سادە و ساکار ئینسانێکی بەسە زمان لە ناو خەڵکا دەژیا ئەمە ناوێ بڵێن ئەم پیاوە شەروەکو ئەوە ئەبێت دزەکان جیا بکرێنەوە خەل بە پەنجەی دەست دیارن خەڵک هەموو دەیان ناسێ و خەڵک خۆش یەل دەکا قانونیش زەوتی ئەوانە ناکە تازەوانە ڕەگی خۆیان داکوتا لە پەرلەماندا دەتوانی دەنگی پێ نەدەی قانونی پەرلەمانی هەبوو خەڵک خۆی هەڵیبژاردنەوە جارێشکە لە حەملەی هەڵبژاردنا من گلەیم لە میلەت هەیە ئەوەندەی گلەیم لە مەسئول هەیە مەسئولمان لە ناودانی هەموو ڕۆشوڕوتی ئەم میلەتەن با گلەیەکیش لە خۆمان بکەین لە حملە ئینتخاباتەکە دەست پێ دەکات دوای ماوەیەکی کە ئەوەی میلەت دەیکا سەرکردەکان نایکەن بەخوا سەرکردە بۆ خۆی واناڵە ئەوەی میلەت بۆی دەکا من ئەم قسەیە دەکەم حرمەتم هەیە بۆ هەموو بیر و باوەڕێک بۆ هەموو ئاڵایەک بۆ هەموو ئاڕمێک چونکە خەڵکی خۆی هەیە خوا دەفەرمێ کل حزب بما لديهم فرحون هەر کەسە بە ئاڵاکە و دروشمەکە و حزبەکەی خۆی دڵخۆشە بێت تۆش ڕێزی لێ بگری هەر کەسە بەشی خۆی هەیە دەبێت حرمەتی هەموو بیر و باوەڕێک بگرین کەس نەیخاتە گیرفانی خۆیەوە ئەم قسە ئەمە دوورە لە هەموو سیاسەتێک بەس یەک ڕووداوی واقعی بە جەنابتان دەڵێم لە پاسا بووم 25 حەوت بوو ئەم حەملەی ئینتیخاباتیە لە سنووری سلێمانی زۆر گەرم ئافرەتێ شتی دەفرۆشت گژوگیای ئەو کێوانەی پێبوو دەیبر بۆ سلێمانی ئەم خزمانی خۆمان یارە ئافرەتە لە تەنیشتی و بوتیەوە چی ئەفرۆشی وتی وڵا وەشتە دەیبم بۆ بازار بۆ سلێمانی ئافرەتەکە شڕوالی کوردی لە پێدا بوو وتی هەر ئەم مانگەیە دوای ئەم هەڵبژاردنە وەکو سویدی لێدە پارەکە بۆ دێنن لە دەرگا ئەدەن و حیسەکەی خۆ دەدەنێ وتی بۆی ناچی بۆ دایرە شتی واوتی نەبابە ئەوە لێرە دواکەوتویە بچی لە دایرە سەرە بگری پارەکە لە دەرگا دەدەن حیسەی خۆت یەم نەوتە بۆ دێن بۆ ژوورێ کەس قسەی نەکرد ماوەیەش کە ڕۆیشتین ئەسپەکەی چاو پێکەوە دەوە هینی کوردستانی لەڵگە حرمەتم یعنی مەبەستم وەیە کەس خوا نەخواستەوە نەزانێ ئەمە سوو ئەمە واقعەکە کە من بەو گوێیانەی خۆم بیستم ڕەم بە شاید حاڵی ناو پازەکەشی لێ بوو بێ دیسان هەڵیدایەوە وتی ئەو ئەسپەیان بردووە لە ئەمریکا لە کۆمپیوتەریان داوە ئەوە ئەسب نەکەرە کابرایەک تەحەمولی پسڕا لە لیستی بەرامبەر وتی جا ئێوە مۆمە قزیلە چییە وتی ئەوە مۆم نییە ئەوە لێزەرێکە دوای ئەوەی کە بردمانەوە لە هەر شوێنێکە لە بەرزایەک دایدەنێی هەرچی گڵۆپە شەو ڕۆژ ناکوژێتەوە دەوەرە پێم بڵێ کامەی لە لستی گۆڕان و کوردستانی ئەم دیعایان بۆ خۆیان کردووە کامیان دەڵێن شتی وا هەیە ئافرەتێک ئەمەی دەگوت کە یەک دیناری باوەڕ ناکەم لەم کوردستانە هەتام دەمرێ وەریگرێ خەڵک خراپترە کاکە یعنی ئەوان بۆ خۆیان بیریان لە حەملەی وا نەکردوێتەوە مۆم بێتە لێزەر و ئەسڵ کەر بێ ئەتر تۆ خۆت خۆتی وا لێ دەکەی خەڵک گاڵتە بە شعور و عەقڵت بکات لە هیچ وڵاتی دە دنیادا دەزانی چۆنە حەملەی ئینتیخاباتی یەکرێ خەڵکینە من حیزبێکم ئەمە ئەندامەکانمە ئەگەر هەڵم بژێرن لە چوار ساڵە ئەوەتان بۆ دەکەم هەڵی دەبژێرن ئەگەر چوار ساڵەکە نەیکرد یەکسە دەیهێن نەخوارێ لە حەملەی دۆمەخ دەنگی بۆ نادەن ئەگەر کردی و خزمەتی کرد چوار ساڵی کەش هەڵی دەبژێرنەوە دواتر دەبێت سقوت کای چێشکەم تێدە جێگاکەی لێرە حەتا ماوە دەنگیشی بۆ دەدەی من یعنی گلەیم نییە لە کاتی دەنگدانە خەڵکێ بێ جورئەت بوو بێ ئەینا بە ئازادی دەنگت داوە خۆت دەنگت داوە ئەگەر ڕێزی هەر حیزبێک بگری کە کۆمەڵە خەڵکی خۆی هەیە نابێ شعوریەک بڵینداکەین ملت خۆمان خراپین ناوەندێتیمان لەدەست داوە یان ئەوەندە بە سۆزین کە گریاین ژیر نابینەوە هەموو وڵات وەتە تەعزیەخانە و گریان و لافیتەی ڕەش یان کە تووڕە بووین گەردەلولی تۆڵە لە هەموو شوێنان حازرە یان تۆڵەی لێ دەکاتەوە لە ڕەگا دەری دێنێ یان ئەوەندە بۆ یەک دەگرین بێتامی دەکەین وەسەد بە وەسەد خوا لە قەربەنان دەفەرمێ وەکەذالک جعلناکم ئومەتەن وەسەتا مەسئولێک دێتە ناو خەڵک شەوانە کابرا حەتا دەخەوێ ئای ئەمانە مامۆستا چەند ڕندەن خۆزگە لە جومعە باسیان بکەن زەم و هەرچی بەدنیا دێ بەمانە دەڵێ بەیانی لە تەعزێخانەیا بینیومە مامۆستای ڕیش سپی سەر سپی بە جبە و مێزەرەوە هاتووە ئەو مەلا دینیەی کە من قبل المهدی الی ما بعد اللحد پێش ئەوی بچێ بێشکەوە داکوباوکتی بە شەرعی خوا لە یەکمارە کردووە کە دەشتێ قەبرەکە و دوعای خێرت بۆ دەکا لەسەر قەبرەکەتە والله ئەو مەلا دێ زەلامێک لەگەڵ حرمەتم و جەناتان پیاوانی و گەنجانی وەک ئێوە نەبێ زەلامێک خۆی بۆ ناجوڵێنێ چاو بۆ هەموو کورسێ ورد دەکاتەوە زەلامێک ناڵێ فەرموو هەر ئەو مەسولەی ئەو شەوێ بە دزی دەزانێ کە دێتەوە هەموو ئەو عالەمە لە شوێنی خۆی هەڵدەستێ قوربان فەرموو قوربان فەرموو تۆ لە داخان وەرگر ئەوای لێ دێ ئێ تۆ دوێنە شەوێ چت پێ دەگوت ئەی ئەمڕۆ بۆ وای بۆ دەکەی کابرا کە ئەوەندەت حورمەت گرت دەڵێ بەخوا دیارم زۆر پیاوی چاکم ئەم میلەتە ئای چەندیان خۆش دەم میلەت وایە یان نا وایە ئەمە خەتای خۆمانە کاکە گیان ئەگەر پاکە حرمەتی بگرە ئەگەر دزە ڕیسوایکە لەبەری هەڵمەستە سەلامی لێ مەکە مەچۆ بۆ ماڵی دەنگی بۆ مەدە خۆتی میلەت هەموو بەرهەمی جەهالەتی دوول لە ڕووی جەناوتانی خۆمانە بەداخەوە ئێمە میلەت وا فێربووین مەسوولەکانیش هەستیان پێکردووە ئەوەی کە خاچی بێ ئەوەی حرمەتدار بێ مەسوول بگەڕێ بەبێ دەماچە لە بازاڕ و حیمای پێ نەبێ خەڵک ڕێزی لێ ناگرێ کە کۆمەڵە مسلحە قاپیەکانیان کردەوە خۆیان فڕێدا هەموو عالم بەخواوە پیاوێکی زۆر مهمە یعنی ئەم سروشتی وڵاتی کوردستان چونکە ئەوەندە لەژێ پۆستاڵ و زەخت و ئەمن و استخباراتا بووین بۆتە شیر لەگەڵمانە تێکەڵاو بۆ لەگەڵ خوێنمانە یەک نمونەتان پێ دەڵێم لە بەرنمەیەکی تەلەفیزۆنی ئەم ساڵ جەژنی قوربانی دوو دوو هەزار و دا مامۆستا ئەحمەد سالار پیاوێکی شانۆکار و مامۆستایەکی بوێری بواری شانۆی کوردیە جێگای ڕێزی میلەتەکەمانە مامۆستا ئەحمەد سالار جێگری وەزیر بووە دە ساڵ نائیبی وەزیر بوو لە حکومەتی پەنجا بە پەنجاکەدا نائیبی وەزیر وەکو وەزیر سەلاحیەتی هەبوو باسی وای کرد فەرمووی چوون بۆ شانۆگەریەک کە چوون کۆمەڵە حیمام لەگەڵا بوو هەرچی پۆلیس بوو لەگەڵ حرمەتم بۆ پۆلیس پۆلیسەکەش فەقیرە وا فێر بوو ئەویش هەکو ڕۆڵەی ئەو میلەتەیە ئەویش وەک من و تۆ فێر بووە هەموو هەستا بوو ئیکرامی عەسکەریان کێشا و ڕەک ڕاوەستان ڕتەق کە چوون بەشداری شانۆیەکەم کە منیش ئەندامێک بووم جلەکانم دانان و دەماچەوشتم دانا دەستم کرد بە شانۆکردن و لاوانەوە لەگەڵ کوڕێکا و دوایی کە سەیریان کرد کورە خۆ ئەحمەد سادات تەمسیلی دەکا هاتمە دەرەوە یەک پۆلیس لەبەرم هەڵنەسا و ئیکرامی عەسکەری نەکێشا ئێ باشە خۆ من هەر ئەو زەلامە بووم ئەبێ زیاتر ئەمجا ڕێزی لێ بگری بڵێ هەی ئافەرین وەزیر هەی ئافەرین بریکاری وەزیر وەزیرە کەچی پیشەکەی خۆی لەدەست نەداوە خۆی لێ نەگۆڕاوە هەر تەمسیلەکەی خۆی دەکا هەر خزمەت بە شانۆی کوردی دەکا کەچی یەک زەلام لەبەرم هەڵنەستایەوە پێیان بڕێ با خۆ تەمسیلیەکە دەبێ بڵێ ئەمجا حرمەتی زیاد بۆیە مەسولەکانیش وا فێر بوون ئەڵێ خۆت تون بگرە لە خەڵکی تووڕە بە پێشمەگە سوێ چوارێک دارکاریکە شەقکاریکە ئەمجا خەڵک لێت دەترسێ ها خۆشمان وامان کردووە خەڵکینە وامان لێ نەهاتووە ڕێزی ئەو کەسە بگرین کە سادە و خاچیە لەگەڵماندا سەرکردەکان ئێوەش والله ئێمە ناسیحی ئەمینین دڵسۆزانە بێلایەنانە هەمووی دەڵێم دوو جیل هەیە تۆ دەتوانی ناوی خۆ ئەمانەی کوردستانیش دەتوانن ناوی خۆتان لەمانە تۆمار کەن فرعون و نمرود و ابو جهل قیصر و کیسرا و ستالین هیتلر و موسولونی و شای ئێران کە لە ئێرانە دەیانگو شاهنشا یعنی نعوذ بالله وەک خواوام شای هەموو شای جیهان لە میسر من لە شوقەیەکە شارەوانی ناشتی تخوا کەس عیبرەتی گرت شارەوانی ناشتی شاهنشای ئێران قەزافیە جامە کە ڕوخان ئەمجا خەریکە شتەکانە ناشرا دەبێ سەد و سی ملیار دۆلاری لیبیای دزیوە سە و سی ملیار دۆلاری بەس لە درەوەیە سی بەس لە ئەمریکایە هەفتای بەس لە بەریتانیایە نازان چەندی لە فەڕەنسا بە عموم سە و سی ملیار دۆلار سەرمایەتی چوار ساڵ بودجەی هەموو وڵاتی لیبیا سە و سی ملیار دەکا یعنی چوار ساڵان ئەگە یەک کەس پاروە نانێک نەخوا لە وڵاتەدا بەقەدەر هەر چوار ساڵەکەی هەڵدوشیوە حکومەتە کوردەکەی خۆشمان بە سزمانە لە سلێمانی پارکێکی بۆ کرد بوو پارکی برای سەرکردە معمر قەزافی من کاتی خۆی وتارێکم لەسەر خوێندەوە برادەرانێک کە ئێستا زۆر توندن جایوا ئەو کاتە دەیگوت نابێ بڵێ حکومەت خراپە ئێستا بڵێ چاشی بگۆڕە نە ئاواش و نەواش ئەو کاتە و برادەرانە گلەی ئەوان دەکەڵ وەڵام مامۆستا دەبوو باسی معمر قەزافی نەکردایە دۆستی کوردە کورە کابرا دزە مشک و جرت چۆن بێ بە برای خۆتی بزانی دەڵات دوایی کە سەدام مرد تەعزێی بۆ دانا پارکەکەیان تێکدا و پارەکە بە بەلاش ڕۆی کوتیان بە عاقڵ بە عەمەل نایە ئەوەش فەقیر حاڵی سیاسەتی کوردیە ئێمە ئەو کاتە وتارمان لەسەر دەخوێندەوە چەند ساڵەوە بەرکە ئەو پیاوە ناپاکە ئەو پیاوی ئەوە نییە کورد پێی بڵێ برای سەرکردەمان لەبەرەوە من ئەوە دەڵێم با میلەتمان وشیار بێ با بەرپرسانمان وشیار بن حەیفە برای سەرکردەم بۆ دنیایەکی یەکفانی ڕێز و حرمەتی پێشمەرگایەتی شەرەفمەندیە حەیفە شۆڕشگێڕی چەند ساڵت بفرۆشی بە ماڵی دنیا ئەو دنیایی بەقای بۆ کەس نییە شاعیر بە حەق فەرموویەتی فەرموو تاریخی گشت بەشەر سەراپای بیکە تەماشا بەقای بۆ کەس نەبووە هەرگیز نەبووە هەژار نەبووە پاشا ئەگەر فەرزەن هەموو دنیات پێ ببەخشن لە شاباشە لە دەروێش و لە شا ئەم فاحیشە ئاخر دەکا حاشا ئەگەر ئەهلی غیرەتی بەر لەو لە خۆی و ئەهلی حاشا بێ هەرچەند ئەوڕۆ لە لوتکەی کبریادا بێ مەنزڵ و جێت سبەی ئەجەل یەخەت دەگرێ دەڕۆی یەشێ تر دێتە جێت حەیف و مەخابنە بۆ نەوس باخی فردەوسل لەدەست چێت سبەی خاکت بەسەر وەک من دەبێ تەحتە سەڕا بێ جێت بەڵا ئەمڕۆ کە خەوتی مەسنەدە تەختی سوڕەیا بێ ئیبلیسی کۆنە دوژمنت بۆ فریودانت وەستایە ملیۆنەهای چارە ڕەش کرد هێشتاش هەر ڕانەوەستایە کەچی تۆش هەر خەمی سامان لە کاسەی هۆشی مەستایە برا فکری چرا کبریتی فرسەت تا لە دەستایە شەوی یەڵدا لە پێشە ڕۆژی عمرت وەختە ئاوا بێ ڕۆژی عمرتان زۆری نەماوە فرسەتێک ماوە پەلەقاژەیەک وام ئیسلاحکاریە بەڵام واللهی ئیسلاحکاری جەناب بەوە نابێ ئەنجومەنی پارێزگاکان هەڵبژێرن باشە کێ دەزانێت لەم پیرەمەگرونە ئەوەی ئێمە هەڵمان بژارۆ تا ئێستا ماڵە فەقیرێکی بینی بێ ئەندامی ئەنجومەنی پارێزگا ئەندامی ئەنجومەنی شارەوانی کاکەوە هەر بەس بۆ خۆی دەژیا فەقیرە چونکە هەر هیچ نییە پارەکەی خۆی وەردەگری ئەوی بەخوا چوار ساڵە فۆ فرسەتە خۆمی لێ فول کەم ئەتر ئەو خەڵکەی تۆ شەڕی لەسەر دەکەی کە دەنگی لەگەڵ یەکتر دادەبڕی بەخوا هیچی چارەسەرمان ناکا بەخوا ئەو وەزیرە لابەی وەزیرەکەی کە لەو دسترە ئەوە هەر ئەم وڵاتە وای لێ هاتووە جا ئەوەندە دەڵێم با ئێمە وەکو پیرەمەگوم من مەمنونی هەمووتانم مەمنونی گەنجانم مەمنونی ئەو مامۆستانەی خوێندنگاکانم بە تایبەت سانەوی و بنەڕەتیش کە ئامۆژگاریەکی گەرمی خوێندکارانیان کە تخوا ڕۆڵەجان خۆتان بەکوش مەدەن هاوهوو لە کەس مەکەن خەریکی خوێندن و دەرسەکانتان من دەستیان خۆش بێ و ئەو برا پێشمەرگە ئازیزانەمان کە لەم پیرە مەگرونەدان چەند پیاوی بەڕێزن و برایانی ئاسایش و پۆلیس پۆلیسی هاتوچۆ هەمویان هەمویان خەڵکی خۆمانن حەمد و سەنا بۆ ئەو خوا تا ئێستا شکر لێرە شتێک ڕووی نەداوە بەخوا ئەگە بە قاوقیش تەواو ببێ من لە پێشێوەم ئەوەی کە ئێمەش دەیڵێن وا بزانم ئەگە ئەگە ئینسان عاری هەبێ بەسێتی هەر ئەوەی پێدەوترێ هەر ئەوەی پێدەوترێت لەوە زیاتر چیکەیان لێ بکەین قسەی سەراش هەر ئەوەیە ئی ئەویش هەر ئەوەیە بەڵام ئاگامان لە خزمایەتی خۆمان بێ ئەوەی کە سەرکردە و وتار بۆ خەڵک دەخوێنێتەوە والله یەک دیناری تەبعن ناداتێ نەخۆش بی بەڵام ڕم بە خزمەکە دوو دینار بۆ کۆ بکاتەوە وڵی کە مردوومان لێ مر یەک مەسول لەو سلێمانی هەولێرەوە لەگەڵمان نایە بۆ سەر قەبران بەس بۆ خۆمان دەچین بەیەکەوە جاتخوا بە خزمایەتی خۆمان حرمەتی خۆمان دڵسۆزی خۆمان کەس و کاری خۆمان بە قوربانی خەڵک نەکەین وڵاتیش کە ئاڵوگۆڕی بەسەرا هات ئەوەی کە حەق هەر سەر دەکەوێ دڵنیا بە پەتی زوڵم یعنی زۆر ئەستور دەبێ ئەمجا دەپچڕێ بەڵام هێشتا مەدانێک ماوە بیستەهەمین ساڵی یاد ساڵیادی ڕاپەڕینە بیست ساڵ لەمەوبەر بەیانی یەکەم پرشکی ڕاپەڕین لێدا بەداخەوە دوای بیست ساڵ یادی ڕاپەڕین بە خۆپیشاندان لە کوردستان دەکرێتەوە دژی کێ دژی ئەو حکومەتە ئاگامان لە خۆمان بێ ئاگامان لە تەبایی خۆمان بێ ئاگامان لەو فەقیر و هەژارەوە بێ هەر خۆمان فریای خۆمان دەکەوین ئاگامان لەوە بێ دوژمنانی کوردیش کەڵبیان لێ تیش کردوینەوە خۆیان مەڵاس داوە بە چاوی خۆت دەبینی ئاڵای بەعسەکانن هەڵکردەوە جارشکە لە کەرکوک و ئەوانە ئێمە دەبێ خەمی ئەومانە هەرچی ئەو فەقیر و هەژارێ خۆزگە دەوڵەتی کوردی هەبێ زانین دەوڵەت چی دەوێ دەوڵەت بریتیە لە سێشت دەوڵەت یەکسانە بە خەڵک زایدەن خاک زایدەن حکوومەت خەڵکی ئێمە بەداخەوە بیری حیزبایەتی زاڵ بۆ بەسەریدا من لەوە دەترسم جارش کە شەڕی براکوژی ڕووبداتەوە لە ئەوەی لە کۆیە بەرەو ئەم لا هەرچی دەسووتێ لایەنێکە لە هەولێر بەرەو ئەو لا ئەوەی دەسووتێ لایەنێکە ها خەریکە شەڕی شەست و حەفتاکان جارشکە دەست پێ دەکاتەوە مەترسیەکە و زەنگێکە بەڵام بە ئاشکرا خەڵک نایڵێ توخوا با شەڕی براکوژیمان جارشکە نەکەوێتەوە ناو خەڵکمان بیری ئیسلامەتی و کوردایەتیەکەی زاڵ بێ بەسەر حیزبایەتیدا دووەم خاکمان هێشتا لە مەترسیدایە کەرکوک کەرکوک واللهی ئێمە خەتای خۆمانە دەستماندا کابراایکی شاعیر هەیە ناوی ناهێنم هەموو جارە زەممان کردو بەس یە قسێ زۆر ڕاستی هەبوو مسڵمان دەبێ ئەگەر کەسێک قسەیەکی حەقی گوت ئەگەر ڕقیش لێ بێ بڵێ ڕاستی گوتووە ئەو ئەو شاعیرە کە پێڵەن شاعیری گەورەی گەلەکەمان ناوی نایەنم یەک شعری ڕاستی گوت وتی عیبە شعرەکەی بەداخەوە بۆی گەڕم لە ئەرشیفان دەستم نەکەوتەوە وتی عیبە ئینسان مادەی سەد و چل و دەنگدان بێنە لەسەر داشی خۆی دەنگدان بکە بڵێ ئەرێ خەڵکی نەوەرە دەنگم پێ بدەن بزانم دایکم دایکمە من بە حەواڵی دەدایک بووم اتخوای بە دەبێ گومانت هەبێت تۆ دایکت دایکتە بڵێ خەڵکی ناو بیخەینە دەنگدانەوە کە کوچێک کە کوردستانیە لە خەلافەتی ئیسلامیدا لە سنووری کوردستاندایە هەموو سیمای دیارە ئەبێت تازە بە مادەی سەد و چل بیهێنەوە کایە دۆڕانمان لە سوور دۆڕانمان لە لابای تێ هەڵدێنینەوە تازە ئەبوو هەر قبوڵمان نەکردایە بەڵام بەرهەمی ناکۆکی بوو ئەها تەفرەقەی کورد چەند خراپە هەتا ئێستاش ئاسایشی یەکێتی و پارتی نەیانتوانیوە لە هەولێرە لە کەرکووکە ببنە یەک پۆلیس ببنە یەک پێشمەرگە بێتە یەک کە تیرمان بوات ئەمجا خەریکە لە تاوانە ئەها حتا تەفرەقە هەبێ ئەم میلەتە نابێ بە هیچ بەس بە برایەتی بەس بە حیوار بە گفتوگۆ بەوەی ڕاستگۆ بین ڕاستگۆ وتار درێژ دەبێتەوە قەیناکە کات دادەدا بەلامەوە گرنگ نییە چونکە ئەمە مەسیری میلەتەکەمانە حکومت لە کەرکووکە بووینەش جێگەی ناشرینی عەرەب و تورکمان مەسول هەبووە لەم سنووری قەزای دووکان قەسەم بەو خوایە کە شەریکی نییە ژێر پیاڵەی لە ماڵە عەرەب دزیەوە هێناوێتی و داکی چای بۆ تێکا تو خوا لە کەرکوکەوە ژێر پیاڵە لە گیرفان تاوی کابرا بابا ئەمە هەموو شڕەخۆر ناوێن نەنان ئاڕ ئاڕ و ڕاو ڕوود خەڵک خۆ بە کوردایەتی نەدەچوو بۆ کەرکوک دەچوو دزی بکە کابرایەکی مەسول چوو بوو هیچی دەست نەکەوت بوو یەک لۆری بەس تەل دڕوی هێنابوو لە دوکان فڕەیدا بابا ئەوە تۆ بڵێ من نوێنەری میلەتی کورد بێ لە کەرکووکە ئەو دزە شڕە خۆرە بەخوا کەرکووکیشمان لەدەستدا حکومەتەکەش ئەمەندەی هەیە شڕە خێمەیەک بێ با نێڕوخێنین تخوا من لەگەڵەوە دانیم حکومەت بڕوخێ وەڵی ئەم کیانە کوردە لەدەست چوو بە حەیاتی خۆی جارێش کە نایبینی حکومەتی کوردی و ئاڵاقەی قازی محەممەد بشەکێتەوە تخوا با هەر نەهێڵیم بکەوێ لار بۆتەوە بەس هیمەتی هەمومانی دەوێت ڕاستی کەینەوە بەخوا دەتوانین ڕاستی کەینەوە دەتوانین هەرچەند فەقیر و هەژام من لەو بڕوادم لە حەفتا و پێنج هەزارەکە زیاتر وەرناگرێ بەڵام با هەر نەڕوخێ کورد بمداتێ حەفتا و پێنج هەزارەکە پێم باشترە لە تورکمان و لە عەرەب ئەنا خۆیش زیاترم نادات ئەویشمان تاقی کردوتەوە و ئەی مەسول ئەگە مسلمانان چاو لێ ناکەی سەیری غاندی کە غاندی پیاوێکی هندستانی بوو لە لەندەن ئەندازیاری تەواو کرد کە هاتەوە وڵاتەکەی خۆی جلوبەرگی ئەفەندیانەی غەربی فڕێدا ها ئەو جلەی هندیەکان لەبەری دەکەن قوماشە شڕەیەکی لەبەر کرد وتی ئێرە وڵاتی خۆمە ڕیخی لە نێو چاوانیەدا وتیان دکتۆرات هەیە لە هەندەسەدا ڕیق لە نێو چاوانت دەدەی وتی بەخوا دەزانم درۆ دەلەسەیە بەس لەبەر حرمەتی ئەو میلەتەی کەوا دەزانێت ڕیق مقدسە منیش بەلامەوە مقدسە ها خەڵک چۆن ڕێز لە میلەتەکەی خۆی دەگرێ غاندی معجیب بوو بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم وتی معجیبم بە سەرکردایەتی پێغەمبەرێک کە توانی مێژووی مرۆڤایەتی بگۆڕێ پێغەمبەرێکی نەخوێندەوار بەڵام دەست پاک بەڵام دڵ پاک بەڵام ئازا بەڵام بوێر خۆزگە محەممەدێ زیندوو بووە ئومەتەی ڕزگار کردا ئەو قسەی غاندیە ئەو وەختەی کە تیرۆریان کرد لەسەر ئەو قسەی کە وەسفی ئیسلامی کرد لە 1948 بە سێ گولە تیرۆریان کرد ئەو پیاوە لە تەمەنی 79 ساڵیدا مرد لە هەموو سامانی دنیا یەک بزنی هەبوو شیرەکەی دەخوارد ماڵەکەی گەڕان بەس ئەو جلەی هەبوو کە لەبەری دابوو ژنەکەی وتی قەسەم بەخوا کە بۆمان شتووە ئەو شەوە بە تاریک بە ڕووتی دانیشتوە لە بەتانیدا هەتا جلەکەی وشک بووتەوە ئەها خەڵک بە شانازیەوە منی مەلا کە کابرا مسلمان نیە لێر بە شانازی ناوی دێنم ئەتوانی خۆل لەو قایمەیە تۆ مارکی کوڕە دەرس لەوانە وەرگرن ئەی ئەو کابرایە بۆ سیر ناکەن برانی ئازیزم ئەی سەرۆک وەزیرانی بەریتانیا چەرچڵ مناڵەکەی چوو بۆ گەشت و گەڕان لەسەر ئەستێلکە ئاوێک کەوتە ئاوەوە کابرایەکی جوتیاری ئۆسکۆتلەندی هەژاری دەستپڵیشا و پەلامای دا و مناڵەکەی ڕزگار کرد ڕۆیشتەوە بۆ ماڵەوە باوشی بەیانی بە ئۆتۆمبیلێکی ئاخر مۆدەوە هاتە بەردمی ماڵی کابرای جوتیار و وتی خاڵە گیان تۆ ئەم مناڵە ڕزگار کرد وتی بەڵێ وتی ئەوە کوڕی منە وتی دەی خوا لێ نەستێنێ وتی هاتووم پاداشت بدەمەوە وتی بەخوا پاداشتی تۆم ناوێ پاداشتم لەسەر خوایە من هەر ئینسانی کارەکەم کردووە هەر چەند کردی هیچ پارەی وەرنەگەر ها هەژار چەند چەند دڵسۆزە چەند بە عیزەتە خۆزگە مەسوولەکان ئێوە عیزەتی هەژارێکتان هەبوویایە و دەستپاکی وەری نەگرت مناڵەکەی لە قوخێ کاتە دەرەوە منە مناڵێکی چکۆلە بوتی خاڵە جان ئەوە کوڕی خۆتەوە مناڵە چکۆلە تەمەنی حەوت ساڵ بوتی بەڵێ وتی چەند ساڵە وتی یەک ساڵە لە مەکتەبە وتی ئەو مناڵە دەدەی بە من لەگەڵ کوڕەکەی خۆما بینێرمە خوێندن وتی وەڵا ئەمەیان خراپ نییە خوێندن شتێکی باشە لەگەڵ کوڕی خۆیان وێڵسنی چەرچڵی سەرۆک وەزیرانی بەریتانیا منداڵە کوڕە هەژارەی لەگەڵ منداڵەکەی خۆی ناردە مەکتەب بەیەکەوە خوێندنیان تەواو کرد لە باشترین زانکۆی لەندەن لە کولەی تۆپ وەرگیرا کوڕەکەی ئەو کوڕی کابرای هەژار کوڕەکەی کابرای مەسول چەرچڵ ناوی ویلسۆن بوو وەرنەگیرا ئەم بوو بە دکتۆرێکی گەورە بوو بە دکتۆرێکی گەورە مادەی پەنسلینی دۆزیەوە پەنسلین کوڕی ئەو جوتیارە هەژارە دۆزیەوە هەر دەرس لەوانە وەرگرن من با کە با ئەگەر حەیفێ نایەنە مزگەوت خۆ کە نایەنە مزگەوت ئەمەتان خوێندۆتەوە ئەمە مێژووە دە دەرس لەوانە وەرگرن با عدالەتی کۆمەڵایەتیمان هەبێ ڕوو لە خوای خۆمان کەین بە حەق لە خوا پاڕینەوە یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوای پەروەردگار بە ڕەحمی خۆت عدالەتمان بخێنێوانەوە دڵسۆزمان کەی بۆ یەکتر خوای پەروەردگار خوای پەروەردگار داوات لێ دەکەم لەناو یەکترا ناشرینمان نەکەی خوای پەروەردگار ئەو خێمە شڕەی کوردایەتی کەوا تۆزە چەترەکە لەسەرمان یا ڕەبی خوای عەمودەکانی نەکەون یا ڕەبی خوا بێ ئاڵا بێ قەوارە و بێ کیان نەبین جارێکی تر دەستی ناحەزانی کوردستانمان بەسەر مسلط نەبێتەوە خوای پەروەردگار بارانێکی ڕەحمەت بەسەر ئەم زەحمەتە بارێنی ئیسلاحی حاڵمان بکەی قسەی مامۆستایانی ئاینی خێرخوازان پیاوچاکان سیاستمەدارانی دڵسۆز بێتە کایەوە و بە بەسەربەرزانە لەسەر پارەی حکومەت بینەرنە دەرەوە خوایە حکومەتێکمان بۆ بنێری کە نەخۆش پێویستی بە پارە کۆکردنەوەی مزگەوت و قەرز و قەرزکاری نەبێ عدالتمان بۆ بەرپاکەی شیفای نەخۆشەکانمان بۆ بێری دڵی دڵ بەخەمەکانمان خۆشکەی ئیسلاحی حاڵی هەموو لایەکمان بکەی بەرەکەتی خۆتمان بەسەر ڕێژی ئیسلامەتەکەمان لە ناوە بەرقەرار و زیاتر کەی نوری پێغەمبەر صلی الله علیه وسلم لە ناوماندا زیاتر بێ مانجی مەولودمان بەڕێ کرد بەداخەوە بۆمان نەکرا بەداخەوە بۆمان نەکرا مەولود یەک بکەین ئاوا کۆبینەوە لەبەر زروف و زەمن تەقدیرمان کرد مزگەوتەکە ئێمە گەلێ شوێنەکەی نزیک بوو لە دام و دەزگاکانەوە وەکو مراعاتی زەمن و وەختەکە وتمان خوا نەخواستە نەوەک حەماسە تێ دروست بێ بەردێک باویشرێ پۆلیسێک سەری بشکێ خەڵکێک بریزامدار بێ لە ناو خێرا تووشی زەحمەت بین لەبەرئەوە بڕیارماندا وەفاداری بەرامبەر بە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم هەر بنوێنین ان شاء الله پرۆژەی نووسینی کتێبێکمان لەبەردەستدا بوو تەواومان کرد ئمە پارە لە مزگەوتا قەت کۆ ناکەینەوە ئەو خێرەومەندەی حەزی لە مەولودیەک بۆ چاوەڕێی بۆ و گەلێک پێکسری کوتین پارەمان لە کەس وەرنەگرت لای مام تەها بۆ خۆی هەر شتێکی دانا ئەوە گە چاپمان کرد بەقەدەر ئەوەندەی کە پارەکە بەشی کردووە فی سەبیل الله ژیاننامەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دابەشکەین بەسەر کۆمەڵە گەنج و لا و خوشک و برادا و بیخوێنەوە و باشترین مەولودیش وا ئەزانم لە سال لە ساڵی ئەم ساڵدا ئەوە بێ ئەوە ئەوە مەولودەکەمان یان خادمەکانی مزگەوت هەر کەسێکە خۆی پێخۆش بوو دەستە سڕ و شڕ ڕاناخەین ئەوەی کە خۆی بەشداری داوای کرد و زۆریان پێکوتین و پارەمان کۆ نەکردەوە ئەو چاپکردنی نامیلکەیەک لە خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه و سلم بچووکترین وەفاداری نواندنێک بە ئیزنی خوای گەورە پێغەمبەری شەفاعەتمان بۆ بکە